خۆشەویستانی ڕادیۆی خاک بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شەد فەرمونون لەگەڵ ئەڵلقەی چل و یەکەمین لە کتێبی هێنری کیسینگەر. دەستێوەردانی مرۆیی و ڕوتی مێژوویی سەرگرتنی هەر ڕێبازێکی تایبەت بە سیاسەتی دەرەکی بەستراوەتەوە بە پەیوەندیەکانیەوە بەو ڕەوتە مێژووییەوە کە ئەبێ تایدا جێبەجێ بکرێ بێگومان چەند شۆڕشێک لێرە و لەوێ ئەو ڕەوتە مێژووییان وەلا ناوە کە تایدا دەرکەوتون بەڵام ئەو ڕووداوانە هەمیشە درێژخایەن و زۆر تندوتیژن هەروەک نابێ سیاسەت دیلی ڕابردوو بێ بەڵکو ئەبێ کەڵک لەو ڕابردووە وەربگرێ بە مەبەستی وەدیهێنانی ئەو پەڕی پێشکەوتنێک کە لە توانادا بێت و بەبێ ئەوەش کە بە ناوی چاکسازیەوە ببێتە هۆی ئەندێشەیەکی قوڵتر و دواجار جێرەشەوێنی. گەورەترین تەحەدای ڕێبازی ئەمریکا دواتریش ڕێبازی ئەوروپای ڕۆژاوا لە دەستێوەردانی مرۆیدا ئەوەیە کە وەک چارەسەرێکی جیهانی ئەناسرێت کە گوایە ئەتوانرێت لە هەموو بارێکدا و بە بێگەڕانەوە بۆ سیاقی مێژوویی یان کەلتوری بەکاربهێنرێ لە ئەنجامیشدا ئەو دەستێوەردانە سەربازیە جیاجیایانەی نەوەدەکان کە پێشتر لەم بەشەدا باسمان لێوە کردن مشت و مڕێکیان نایەوە لەبارەی ئەو شتەوە کە ناوی لێنراوە ستراتیژی خۆقوتارکردن کە شێوازێکی ترە بۆ پێناسەکردنی سنووری جیهانبینی دەستێوەردانە مرۆیەکان. ئیدارەی جۆرج ه دبلیو بۆشی باوک لە کانوونی یەکەمی 1999 دا و لەسەر داوایەکی ڕاشکاوانەی ئەمینداری گشتی نەتەوەیەکگرتووەکان هێزی سەربازی ڕەوانەی سۆمال کرد. ئەو داوایەش بە پشتی کۆدەنگیەکی ئەنجومەنی ئاساییش کە داوای دامەزراندنی ژینگەیەکی دڵنیایە کرد وەک مەرجێکی زۆر پێویست بۆ نەتەوە یەکگرتووەکان تا بتوانێ هاوکاریە مرۆییەکان بەجێ بگەیەنێت و هانی ئاشبوونەوەی نیشتیمانی بدا. هۆکارەکە مرۆیی و وێڵسۆنی بوو. ئاسایشی ئەمریکاش لەبەردەم هیچ هەڕەشەیەکدا نەبوو. ئەم سیاسەتە یەک ئامانجی شایستەی ستایشی هەبوو کە سووککردنی ئەندێشە مرۆییەکان بوو، بەڵام ئەوەی لە ئەرکەکەدا بەهەند وەرنەگیرابوو ئەوە بوو، کە چۆن ئەو مەرجانەی ناردنی هێزەکانیان سەپاندووە دواتر بواری پاشەکشەیانەدەن. بۆیە پاش هاتنە سەرکاری کلنتۆن ئەرکەکە بەرفراوان کرا لە پاراستنی ئاشتیەوە بۆ دروستکردنی ئەویش بە پشبەستن بە پەرەگرافی هەشت لە بەڵێننامەی نەتەوەیەکگرتووەکان، ئەوەش پێویستی بە چەک داماڵینی هێزە بەگژ یەکداچووەکان و سەرلەنوێ دامەزراندنەوەی دامەزراوە هەرێمایەتیەکان و ئیدارەی مەدەنی هەبوو لەسەر لەبەری وڵاتدا. وەک لە دەقی بڕیارەکەی ئەنجومەنی ئاسایشدا هاتووە، سەبارەت بە وڵاتەیەکگرتووەکان، خاتوو مادلین ئۆڵبرایتی باڵوێز لە نەتەوەیەکگرتووەکان بەم شێوەیە ئامانجەکەی داڕێژت. ئەبێ ڕێچکەکە بەرنەدێن و هاوکاری لەوەدا بکەین کە وڵاتەکە و گەلەکەی لە ڕیزی وڵاتە بێدەسەڵاتەکانەوە بەرز بکەینەوە بۆ ڕیزی وڵاتە دیموکراتە پێگەیشتوەکان بۆ بەدبختی ئەو هەوڵانەی بە مەمەستی پێکەوەنانی دەسەڵاتێکی سانترال دران لە سۆماڵدا کەلانی کەمی دیموکراسی پێڕەو بکە دژی ئەو ڕاستێ مێژوویە بوون کە سۆماڵ دەوڵەت نەبووە. بەڵکو کۆمەڵێک هۆزی بەشەڕهاتوو بووە نیوەیان بەر لە سربەخۆیی ئیتالیەکان حکمیانەکردن و نیوەکەی تریان بریتانیەکان بۆیە ئەو وڵاتە نوێیە تەنانەت مێژوویەکی کۆلۆنیالی هاوبەشیشی نەبوو کاتێک پێکهێنانی دەوڵەت زیاد کرا بۆ سەر ئەژندەکە ئامانجە سیاسیەکانی دەستێوەردان لە سۆماڵدا لەوەودوا پێویستیان بە هەوڵێکی سەربازی بنەڕەتی و بەردەوام بوو کە ئەوەش نەئەتوانرا بەبێ خۆ ئامادەکردن بۆ ئەگەری ڕوودانی پێکران بهێنرێتە دی. کاتێک ئیدارەی کلنتن ژمارەی هێزەکانی ئامریکای لە 28 هزارەوە کەم کردەوە بۆ 4هزار ئەوە دەرکەوت کە واشنگتن بەباشی نازانێ خاوکردنەوەی ئەرکەکە چی لێکەوێتەوە لە ئەنجامی ئەرکی تازەشدا کوشتارێک هەڵایسا کە ژمارەیەک سەربازی ئامریکا لە تشرینی یەکەمی 1993دا گیانیان لە دەستدا بەو هۆیەوە ئەوە بوو ئەو هێزانەی ئەمریکا کە لەوێ مابوونەوە لە ناکاو چێشرانەوە دواوە و بەڕوونی دەرکەوت کە وڵاتەیە گرتوەکان لە کاتێکدا نەهێشتنی ئەندێشە مرۆییەکانی سۆمالی وەهادانا کە شایستەی قۆربانی دارایی و ئابوورین بەڵام ئامادە نەبوو بۆ لە دەستدانی گیانی ئامریکاییەکان ئەوەش پێناسەی عملی سنووری بەرژەوەندی مرۆیی ئامریکایە لە سۆمالدا لە هایتیدا خۆل لە گەیشتنە دەرەنجامێکی هاوشێوە نەپارێزرا ئەوەندە نەبێت دەستواردانەکەی ئامریکا خۆی بەستەوە بە پاراستنی ئاشتیەوە و نەخرایە خزمەتی بەرپاکردنی هیچ گۆڕانکاریەکی سیاسی بەهۆی ئەوەشەوە هاییتی بە بێرۆکراسی و گەندەڵ مایەوە تەنها جیاوازی ئەوە بوو دەسەڵات لە ڕاست ڕەوەکانەوە جۆزرایەوە بۆ چەپڕەوەکان بەبێ سوکردنی باری نەهامەتی و باری دژواری گوزەرانی زۆربەی هەرە زۆری دانیشتوانەکە. لە بەڵکاندا کەلێنی نێوان بەهاکانی ئەمریکا و سیاقی مێژوویی سەلماندی کە لە پڕکردنەوە نایە. وڵاتە یەکگرتووەکان بۆ کۆتایی هێنان بە جەنگێکی دڕندانەی نێوان گروپە ئیتنیکە جیاوازەکان دەستی وەردایە بۆسنیاوە کاتێکیش دەستێ وەردانەکە سەریگررت و لە ساڵی 1995دا دانوستان کرا لەبارەی ڕێکەوتنەکانی دایتۆنی تایبەت بە ڕاگررتنی جەنگ وڵاتەیەکگرتووەکان کەوتە بەردەم هەڵبژاردن لە نێوان دوو بنەمادا کە لانی کەم لە سەردەمی وەڵسۆنەوە کڵێشەی سیاسەتی دەرەکیان دیاریە کرد بنەمای قایل نەبوون بە بەکارهێنانی لەوەدیهێنانی گۆڕانکاریە نێودەوڵەتیەکاندا هەروەها بنەمای مافی چارەی خۆنووسین. فرەیت نیکی بۆسنیایەکی یەکگرتوویە خواست کە لە موسوڵمانەکان و کەرواتەکان و سربەکان پێک بێ بەپێی مافی چارەی خۆنووسینیش ئەبوو بۆسنیا دابەش بێ بەسەر سێیەکەی ئیتنیکیدا گرفتی بۆسنیا خۆی لەوەوە سەری هەڵدا کە بۆسنیا یەکەیەکی ئیداری بوو لە چوارچەوەی یۆگۆسلاڤایەکی فرەئیتنیکیدا بەڵام بە پێچەوانەی هەموو یەکەکانی تری وە کرواتیا و سلۆڤینیاوە خۆی لە خۆیدا قەوارەیەکی فرەیتنیک بوو لەو مسلمان و کروات و سربانە پێگەهات کە ڕق گۆڕینەوەیان لەگەڵ یەکدا یەکەمین هۆی لەبەرێک هەڵوەشانی دەوڵەتی یۆگۆسلاویا بوو. قووڵیی ئەو قینە بەرایەتییەش بە ڕوونکراوەیی لە گوتارێکی بێنیامین دیزرائیلی سەرۆک وەزیراندا، لۆردی بیکۆنسفێڵد ئەبینین لە بەردەم ئەنجوومەنی لۆردەکاندا ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و هەشت. زمانێک نییە بۆ وەسفکردنی تەواوی ئەو بەشەی نیوەدورگەی بەڵکان دەست بدا. سرب و بۆسنیا و هێرزگ وشەگەلێک نییە وەسفی ئەو فرت و فێڵە سیاسیانە و ئەو دوژمنایەتیە بەردەوامە و ئەو نەبوونی یەکجارەکی گیانی نیشتیمانیە و ئەو دژایەتیەی هەموو ڕەگەزەکان و هەموو ئاین ڕکابەرەکان و ئەو نەبوونەی هیچ دەسەڵاتێکی فەرمانڕەوایی پێ بکرێ. هیچ شتێک نییە بێجگە لە سوپایەکی پێکاتوو لە پەنجا هەزار جەنگاوەری باشترین لەشکرەکانی ئەوروپا کە بتوانێ هەر شتێکی وەک سیستم لەو دەڤەرەدا بێنێتە ئاراوە. ئامادە نەبوونی سەرانی ئەمریکا بۆ حاڵی بوون لە سیاقی مێژوویی خستنیە چاڵی ئەو ئازارانەی باڵکان کە هێوربوونەوەیان بۆ نییە. کلنتن لە گوتارێکدا بۆ دانیشتوانی بۆسنیا مەینەتیەکانی شوبهاند، بە مەینەتی گەلی ئەمریکا لە سەردەمی شەڕی ناوخۆدا کە ئەمریکا بەوانەیەکەوە لی دەرچوو دۆزینەوەی هاوبەش چ سوود و قازانجێکی مەزنی لێ دەستەبەرە بێ لێک چواندنەکە زۆر چەواشەکارانە بوو چونکە شەڕی ناوخۆ تا کۆتایی بەردەوام بوو ئەنجامەکەشی خۆ بەدەستەوەدانێکی بێ مەرج بوو نەک ڕێکەوتن. مێژووی بۆسنیا هیچ پەیوەندیەکی بە مێژووی ئامریکاوە نییە. بە درێژایی مێژووی بۆسنیا سرب و کەرواتەکان خۆیان بە پارێزەری ئایینی خۆیان زانیوە، ئاستۆدۆکسی سربەکان و کاسۆلیکی کرواتەکان یەکەم، دژی تەوژمی ئیسلامی و دواتریش دژی یەکتری هەردوولاش مسلمانەکانیان وەک داردەستی تورکەکان سەیرەکرد بەو پێیش کە هەمویان لە ڕووی ئتنیکیەوە سەر بە هەمان نەتەوەن بۆیە مسلمانەکان بە هەڵگەڕاوە سیرکراون ئەو قینەبەریە قوڵە ئاڵوگۆڕکراوە هەروەک خۆی ماوەتەوە. لە ساڵی 1991 دا ئیدارەی جۆرج ه دبلیو بوش وازی لە پلانێکی خۆی هێنا کە خەریک بوو هەموو گروپە ئیتنیکیەکانی بۆسنیا لەسەری پێگەهاتن سەبارەت بە کۆنفیدراڵیەکی وەها کە ئەگەیشتە ڕادەی جیابوونەوەی ڕاستەقینە. لە ساڵی 1993 دا ئیدارەی کلنتن پلانێکی هاوشێوەی ڕەتدایەوە کە سایرۆس ڤانسی وەزیری پێشووتری دەرەوە و دایڤێت ئوێنی وەزیری پێشتری دەرەوەی بریتانیا ئامادەیان کردبوو. ئیدارەی کلنتۆنیش کە نەیەویست تەحەدای ئابلۆقەکەی نەتەوە یەکگرتوەکان بکات و بۆ ئەوەی بەپێ پێچ و پەنا ئەو ئابلۆقەیە بۆ چەک گەیاندن ببەزێنێ، بایدایەوە بۆ سەر پێداگرتن لەسەر دەوڵەتێکی بۆسنیایی یەکگرتووی فرەیتنیک، هەرچەندە بۆسنیا تا کاتی دامەزراندنیشی لە ساڵی 1992 دا هەرگیز دەوڵەتێکی سەربەخۆ نەبووە، چونکە لانیکەم بۆ ماوەی 500 ساڵ بۆسنیا هەرێمێک بووە لەسەر سنووری نێوان هەردوو ئیمپراتۆریەتی عوسمانی و نەمسایی. دداننانی ناتۆش لە ساڵی 1992 دا بە دەوڵەتێکی بۆسنیایی سەربەخۆی خاوەن سەروەری گومانی تێدا نەبوو کە ئەبووە هۆی هەڵایسانی شەڕێکی ناوخۆ نەک پێکاتنی دەوڵات. بەزانینی ئەو مێژووە ئەگەینە ئەو پێداگرتنە لەسەر دەوڵەتێکی فرەئیتنیک لە کۆتایی شەڕی ناوخۆدا ناتۆی ناچار بەوە کرد ڕۆڵێکی هەمیشەیی و ئامادەی هەبێ بۆ پاراستنی ئاشتی. بۆچی ئەبێ لە ڕێی هێزێکی سەربازی دەرەکیەوە دەوڵەتێکی فرە ئیتنیکی بسەپێنرێ کە تەنها یەکێک لە گروپەکان خوازیارین؟ بارژەوەندی نەتەوەی ئەمریکا یان ئەو مەبەستە گەورەیە چییە کە ئەم سیاسەتە خزمەتیەکە؟ دەستێوەردانی مرۆیی لە بۆسنیادا گوزارشتی لەوە ئەکرد کە کۆمەڵگە دیموکراتەکان ئامادەنین لێبوردەبن دەرهەق بە جینۆسایدی بە کۆمەڵ لە نزیک سنوورەکانیاندا و لە ناوچەیەکدا کە پەیوەندی مێژووییان لەگەڵیدا هەیە بەڵام دەرەنجامی سیاسی پێداگرتن لەسەر دەوڵەتێکی فرەئیتنیکی کە دوو نەتەوە لە سێ نەتەوەکە بەڕاشکاوی دژی بوون کارێک نەبوو بنەما مرۆیەکان خوازیاری بووبن. ئەوە بڕیارێکی سیاسی بوو پشتی بەوە ئەبەست کە بنەمای دەست نەگرتنی زۆرە ملێ بەسەر خاکدا لە پێش بنەمای مافی چارەی خۆنووسینەوە دابنرێ وڵاتەیە گرتوەکان هیچ بەرژەوەندیەکی نەتەوەیی وهای نییە کە گیانی خەڵکی بۆ بخاتە مەترسیەوە یان هێز بڵاوە پێ بکە بۆ دامەزراندنی دەوڵەتێکی فرەیتنیکی لە بۆسنیادا یان ڕێگا بەخۆی بدا تاهەتایە ببەسترێتەوە بە زۆنگاوێکی سیاسیەوە. ئەبێ مەسلەی دامەزراندنی دەوڵەتێکی فرەئیتنیکی بۆ لایەنە پەیوەندیدارەکان واز لێ بهێنرێ ئەگەر بەدیهاد ئەمریکا بەخێراتنی بکات و پێی لە سەردا نەگرێ بەوەی گیانی ئەمریکاییەکانی بۆ بخاتە مەترسیەوە لە ڕێی گوشار یان بوونی ساربازی ئەمریکاییەوە. مەسەلەکە ئەوە نییە وڵاتە یەکگرتووەکان کەوتبێتە نێوان چەند لایەنێکی بەشەڕات و ئەوەندەی چارەسەرێکی سیاسییە بوارەدا بە لە یەک جیاکردنەوەی هەموو هێزە دەرەکیە بنەڕەتیەکان لە ڕوتی کۆنگرەیەکی نێودەوڵەتیدا کە پاشکەمێک لەبارەیەوە ئەدوێین. دەرفەت بەوەش لەبەردەم ئەم ڕێبازەدا واڵاتر بوو کە میلۆسەفیج لەلایەن سەرۆکێکی هەڵبژێردراوی ئۆیگۆسلاڤیاوە وەلانرا. هەمان ئەو هەست و نەستانە خەسڵەتی دەست وەردانە مرۆییەکانی کۆسۆڤا بوون، چونکە لە لایەکەوە سەرکردەکانی ناتۆ حەزیان نەئەکرد بکەونە هەمان ئەو ڕاڕاییانەوە کە وای لێکردن لە دەستوەردانی بۆسنیادا خاوەخاو بکەن. لە لایەکی تریشەوە بە یەکدانی مرۆیەکان پەیوەندیان بە هەرێمێکەوە هەبوو کە هەردەم وەک بەشێک لە یۆگوسلاویا ناساندویانە لە ڕاستیدا لەوەدا زیاتر ڕوونبوون کە ئەیانەوەی خۆیان لە چیلا بدەن تا ئەوەی هەوڵی بەدیهێنانیەدەن و ئەوەش چۆن دەستوەردانی ئەمریکا لە کۆسۆڤادا لەو کاتەوە دەستی پێکرد کە ئیدارەی جۆرج ها واوبوش لە دواهمین هەفتەکانی مانەوەیدا لە کۆشتی سپی لە کانونی یەکەمی 1990دا میلۆسۆفیجی ئاگدار کردەوە لەوەی لە کاتی ڕوودانی هەر کێشەیەک لە کۆسۆفادا لە ئەنجامی ڕفتارەکانی سربەکاندا وڵاتە یەکگرتوەکان ئامادەیە بۆ بڵاوە پێکردنی هێزی سربازی دژی سربەکان لە کۆسۆڤەدا و لە خودی سربیاشدا ئەم ڕاگەیاندنە کە نە پێناسەی ئەو ڕفتارەی لەگەڵدا بوو کە ناپەسەندانرێت و نە چۆنیەتی دیاریکردنی ئەو لایەنەی کە ئەبێتە هۆی کێشەکە. وڵاتە یەکگرتووەکانی لە کۆسۆڤادا تێوەگلاند بەبێ ئەوە چارەسەر یان تەنانەت بێرۆکەیەکی سەرەتاییشی پێبێ بۆ چارەسەر بە درێژایی پێنج ساڵی دواتریش ئیدارەی کلنتۆن و ناتۆ بەدەنگی بەرز ئەدوان و دارێکی کورتیان بەدەستەوە گرتبوو وەک تیمۆسی گارتۆن ئاشی مێژوونووسی بەریتانیای یڵێ کە ڕەنگە لە هەموو چاودێرەکان زیاتر ئاگداری قەیرانی باڵکان بێ کۆکردنەوەی ئەو هەڕەشانە و ئەو ڕەفتارە چەوتانە ڕەوشەکەیان بە ڕێگایەکی داخراو گەیاند، سربەکانیش لە لێکدانەوەیاندا بۆ مەودای کاردانەوەی ناتۆ ڕادەی پێداگیری هاوپەیمانان لەسەر دەستێوەردانی سەربازی لە کاتی پێویستدا بە هەڵەدا چوون. لە لایەنی ئەلبانیاوە، ئیبراهیم ڕۆگۆڤای سەرکردەی ئەلبانەکان کە بە ڕادەیەکی فراوان کەسێکی پەسەندکراو بوو هەمیشەش شێوازێکی ئاشتیخوازانەیە گرتەبەر گۆڕدرا بە سوپای ڕزگاری خوازی کۆسۆڤا کە سوور بوو لەسەر قۆستنەوەی نیگەرانیەکانی ڕۆژاوە بەرامبەر مافەکانی مرۆڤ بۆ بەرزکردنەوەی ئاستی توندوتیژی بە ڕادەیەک ناتۆ ناچار بە دەستێوەردان بکە بە کورتی ڕێبازی ناتۆ هانی هەردوو لایدا کە پێ لەسەر ڕێبازێکی ڕاقتر دابگرن کاتێک ناتۆ دەستی لە کاروبارەکەدا وەردا ئەوەی بە هەمان ئەو هەستە دژەئاخنەیەوە ئەنجامدا کە خەسڵەتی ڕەفتارەکەی پێشووی بوون. پێشنیارەکانی ڕامبۆڵێ بێجگە لە دەستێوەردانی سەربازی هیچ ڕێگە چارەیەکیان نەهێشتەوە. لە هەمان کاتیشدا ناتۆ هێشتا بایی ئەوەندە وابەستەی ئەو بنەما وێستڤاڵییانە نەبوو، کە تایبەت بوون بە سەروەرییەوە کە جارێکی تر جەخت بکاتەوە سەر ناساندنی کۆسۆڤا وەک بەشێکی یوگوسلاڤیا جەنگەکەیشی بەوە کۆتایی هێنا کە بە بڕیارێکی ئەنجومنی ئاساییشی تایبەت بەڕاگرتنی جەنگ ئەو وابەستەیەی خۆی پاراست. بەم شێوازە ڕاستیەکانی باڵکان خۆیان سەپاند بەسەر لاف و گەزافە ئەخلاقیەکانی دیپلۆماسیەتی نوێدا. ئەشتوانرێ ڕۆلی ناتۆ لە بۆسنیا و کۆسۆڤادا پاش کۆتایی هاتن بە کردە دوژمن کارانەکان لەگەڵ ئەو پێگەیەدا بەراورد بکرێ کە هەردوو ئیمپراتۆریەتی عوسمانی و نامسایی لە ناوچەکەدا هەیان بوو. کاتێک لەو پێگەیەوە توانرا ئاگربەستێک بەسەر گروپە ئیتنیکە ڕکابەرەکاندا بسەپێنرێ، بەڵام بەبێ ئەوەی ململانێیەکانیان لەگەڵ یەکتردا هێور بکرێتەوە. ناتۆ لەوەوە نزیکترە کە چاودێرییەکی کلاسیکی بەسەر ئەو ناوچانەدا بسەپێنێ کە دەسەڵاتی هەیە تیایاندا تا ئەوەی سیاسەتێکی ئەخلاقی نوێ چێبەجێ بکە. هێزەکانی ناتۆ بە پێی دەسەڵات پێبەخشینێکی نەتەوە یەکگرتوەکان لە قاچی کۆسۆڤەدان کە لە ڕاستیدا دژ بە ئاواتەکانی دانیشتوانە ئەلبانەکەی ئەوێیە چونکە ئەلبانەکان لە پێناوی ئۆتۆنۆمیدا نەجەنگاون، بەڵکو لە پێناوی سەربەخۆیدا. ئەو هەڵوێستەشیان ئەو کاتە دەربڕی کە پاش سەرکەوتنی ناتۆ دوو سەد هەزار سڕبیان لە هەرێمەکەوە دەرنا. چ شتێک ڕووئەدا ئەگەر یۆگۆسلاڤیای دیموکراتی پاش میلۆسۆڤیج بە پاڵپشتی ڕووسیا داوا لە نەتەوە یەکگرتووەکان بکا هەموو لایەنەکان پابەند بن بەو بڕیارەی ئەنجومەنی ئاسایشەوە کە توانای ئەوە ئەدا بە یۆگۆسلاڤیا مافەکانی خۆی پیادە بکە. هەڵوێستی ئەمریکا بەرامبەر داواکاریەکانی کۆسۆڤاییەکان چ ئەبێ سەبارەت بەسەر بەخۆی کە بێگومان ئەوەش بەرزەکرێتەوە. شتێکی مایەی گاڵتەجاڕیە بێ ئەگەر وڵاتەیە گرتوەکان بەرەنگاری خواستی کۆسۆڤاییەکان بۆ سربەخۆی بکە یان تەنانەت دژی بجەنگێ لە کاتێکدا خۆی چۆتە جەنگێکەوە بە مەبەستی وەرگرتنی ئۆتۆنۆمی بۆیان بەڵام تا چەندە ناتۆ ببێتە هێزێکی داگیرکار ئەوەندە ئەبێتە لایەنێکی هەمیشەیی لە ململانەیەکی ئەلبانیدا کە پەیوەستە بە چەند پرسێکەوە لای زۆربەی هەرە زۆری ئامریکایی و ئەوروپایەکانی ڕۆژاوە نامۆن لە لایەکی ترەوە سربەخۆیی کۆسۆڤا کاریگەریەکی زۆریە بێ بەسەر هەموو دراوسەکانیەوە بە تایبەتی ئەوانەی ئەلبانەکان بەشی زۆری دانیشتوانەکەیان پێک دێنن لانیکەم لە سێ بەش بەشێکی دانیشتوانی مەکەدۆنیا ئەلبانن هەروەک کەمینەیەکی ئەلبانی گرنگ لە مۆنتەنیگرۆ لە باکووری گریکدا هەن هەروەک سربەخۆیی کۆسۆڤا ئەبێتە مایەی وروژاندنی خواستەکانی لانیکەم ئۆتۆنۆمی ڕەنگە جەنگی پارتیزانیش لای کەمینەکان بەتایبەتیش لە مەکەدۆنیادا. لەم سۆنگەیەوە ڕەنگە کێشەی ئەلبانیای مەزن بوروژێنرێ کە ئەلبانیای ئێستا و کۆسۆڤا و هەر کەمینەیەکی تری ئالبانی وڵاتەکانی تر یەک بخا ئەگەر بتوانێ ئۆتۆنۆمی بەدەست بهێنێ. وەدیهاتنی خواستەکانی ئەلبانەکانیش بۆ ئەو وڵاتانەی لە سەدەی نۆزدەهەم و سەرەتای سەدەی بیستەمدا لە پێناوی سەربەخۆییاندا خەباتیان کردووە، وەک فیلمێکی سینەماییە بێ کە بە پێچەوانەوە لێ بدرێت و ئیسلامی تێدا دەربکەوێت و ئەنجامەکانی ململانێکان لە پێناوی سربەخۆییدا پێچەوانە بکاتەوە. ڕێگایەکیش هەیە بۆ قوتاربوون لە قەیرانەکە کە ئەویش بانگهێشتکردنە بۆ کۆنگرەیەکی نێودەوڵەتی بە چاودێری ڕێکخراوی ئاسایش و هاوکاری ئەوروپا کە ڕووسیاش ئامادەبێ تیایدا بۆ گەیشتن بە چارەسەرێکی سیاسیانەی هەریەک لە بۆسنیا و کۆسۆڤا. هەروەها بۆ دەستنیشانکردنی هەنگاوەکانی سەربەخۆیی کۆسۆڤا و یەکلاییکردنەوەی کێشەی بۆسنیا لەسەر بنەمای مافی چارەی خۆنووسین بۆ هەموو گرووپە ئیتنیکییەکان. ڕەنگیشە ئەو کۆنگرە پێشنیارکراوە قایل بێ بە دابینکردنی گەرەنتی بۆ هەموو ئەو ڕێکەوتننامانەی پێیەگەن. لەو کاتەوە کە جۆن کوینسی ئادامز و ئەمریکای لەوە وریا کردەوە کە نەچێتە دەرەوەی سنووری خۆی بۆ گەڕان بە دوای دڕندەکاندا و لە ناوبردنیان وڵاتە یەکگرتووەکان قۆناغێکی دوور و درێژی بڕیوە ئەم ڕۆژ ئەمریکا و ناتۆ وەک سەرکردەیەکی ژاندەرمە دەرەکەون لە بەڵکاندا چونکە لە لایەکەوە بایەخدان بە مافەکانی مرۆڤ بە یەکێک لە دەستکەوتەکانی ئەم چرخە دانرێ بێگومانیش هەر ئەو بایەخە گەواهی پێشڕەویە بەرەو سیستەمێکی نێودەوڵەتی مرۆیانەتر بەڵام بەرگری کاران لەو ڕەوتە هیچ خزمەتێک بە کێشەکەی خۆیان نەکەن ئەگەر بانگەشەی ئەوە بکەن گوایە توانرێ ئەو بنەمایە لە هەموو بیر و باوەڕە کلاسیکیەکانی سیاسەتی دەرەکی دابڕ بکرێ. یان بانگەشەی ئەوە بکەن کە سیاسەتی پش و درێژی ئامریکا لەوەدا کە دوایی بەها مێژوویەکانی خۆی بکەوێت سەرشێتانە و نائەخلاقی بووە لە هەموو ئەوەیشدا مفارەقەیەک هەیە کاتێک مرۆڤ ئەوەی بیرەکەوێتەوە چۆن وەلسۆنیزم لە کاتی شەڕی سارددا پێی وابوو بایەخدانی لە ڕاددەبەدەر بە ئاسایش ئەبێتە هۆی پاوانخوازیەکی ستراتیژی لە ڕاددەبەدەر و هۆی وەهمێک سەبارەت بە توانای تەواوی ئەمریکا. لەگەڵ ئەوەشدا ئێستا و دوای سەردەمی شەڕی سارد هەرخۆی هانی ئەرکێکی جیهان بینیانەی وڵاتە یەکگرتوەکانەدا لە پێناوی مرۆڤایەتی و بەها ئەخلاقیەکاندا و هەڕەشەی پاوانخوازی لە ڕاددەبەدەری زیاتر ئەکا. ئەم شوێن گۆڕکێیەی بەرەکانی مشتومڕی ناوخۆیی سەردەمی ڤێتنام لە ڕاستیدا ڕەنگدانەوەیەکە بۆ هەمان ئەو بیرکردنەوە هەڵەیەی مشتومڕەکەی لە بنەڕەتەوە لەسەر دروست بوو. جیمی کارتەر وەک کاندیدێک بۆ سەرۆکایەتی لە ساڵی 1976 دا، ڤێتنامی زۆر وەک نموونە ئەهێنایەوە بۆ پیشاندانی دەوڵەتێک لە پێناوی سیاسەتی هێزدا واز لە بەهاکانی خۆی بهێنێ. لە ڕاستیدا ڤێتنام پێچەوانەی ئەوەی سەلماند، ئەوەتا قەیرانی سیاسەتی دەرەکی ئەمریکا لە شەستەکان و حەفتاکاندا لەوەوە سەری هەڵنەدا کە وڵاتە یەکگرتووەکان شەیدای هێز بوو، بەڵکو لەوەوە بوو کە بەهاکانی لەسەر ئاستێکی زۆر فراوانی جیهان پەیڕەوە کرد. هەروەک خۆیەکە ئەوە نەبوو ئەمریکا زۆر قورسایی خۆی خستبێتە سەر بەرژەوەندیە نەتەوەیەکانی بەڵکو چونکە لەبەر ڕۆشنایی بنەماکانی وێڵسۆنیزم پێناسەیەکی بۆ بەرژەوەندی نەتەوەیی بەکارەهێنا بەبێ جیاکردنەوەی حاڵەتەکان. ئەم دابەشبوونەی نێوان هێز و ئەخلاق بەسەر هیچ سەردەمێکی مێژووی ئامریکادا ناچەسپێ. ئەوەتا ئامانجی ئەخلاقی پێکهاتەیەک بووە بە شێوەیەکی بنەڕەتی هاندەری هەموو سیاسەتە سەرەکییەکانی ئامریکا و هەموو جەنگەکانی بووە لە سەدەی بیستەمدا، لە جەنگیدا بۆ نەهێشتنی جەنگ لە ساڵی 1970دا، هەتا بەرهەڵستیکردنی خراپەکاری شمولیانە لە جەنگی جیهانی دووهەمدا تا بە گژاچوونەوەی دەستدرێژی کارە کۆمۆنیستەکان لە کۆریا و ڤێتنامدا هەتا بەرهەڵستیکردنی پەلاماردانی کویت لەلایەن عێراقەوە. لە هەموو حاڵەتەکانیشدا سەرۆکە ئەمریکاییەکان بە شانازییەوە جەختیان لەسەرەوە کردوتەوە کە وڵاتەیە گرتوەکان خزمەتی بەرژەوەندیە جیهانیەکانی کردووە نەک خۆپەرستی خۆی بێگومان ڕوخساری جیاکەرەوەی بەشداریکردنی ئەمریکا لەو جەنگانەدا نەبوونی هیچ بەرژەوەندیەکی نەتەوەی ئەمریکا بووە بە تەواوی بەم شێوەیەش ڕێبازی نوێی ئەمریکا ڕادەی پەلهاویشتنی بەهاکانی ئەمریکا سلمێنێ نەک ئەو بایەخەی پیانەدرێت سەیرکردنی بەرژەوەندیە ستراتیژەکانی ئەمریکا وەکەوەی بە پلەیەکی نزمتر بێن ئەوە ئەگەیەنێ کە وڵاتە یەکگرتوەکان تەنانەت لەوەشدا لە پەلوپۆ بخرێ کە هەوڵی وەدیهێنانی ئامانجی ئەخلاقی ڕوتیش بدا هەرکاتیش گیانی ئامریکاییەکان لەمە حەکدا بێ چەمکی بەرژەوەندیە زیندەگیەکانی ئەمریکاش هەروا بێ بە پێچەوانەوەش بچێتە جەنگەوە و ئامادەی قوربانیدانی گیانی نەبێ مانای وایە مەسلەکە هێندە زیندەگی نییە و ئەمریکا تەنها بۆ ئەوەی کە داکۆچی لە بنەماکانی خۆی بکە ئەوەش هانی دوژمنەدا خۆڕاگر بێ لە بەرامبەردا هەموو ئەو جەنگانەش کە لە ماوەی سەد ساڵی دواییدا ئامریکا تێکەوتووە لەسەر بناغەیەکی ڕانەگەیەنراو بوون کە ئەویش ئەوە بووە ئامریکا دواجار بەوازهێنانی لە دەست پێشخستن قوربانی زیاترە بێ بدا. لە سەدەی نوێشدا ئەبێ سەرکردەکانی ئەمریکا حکمی وەها بدەن بەسەر پرسە کوتوپڕیەکاندا و ئەو پرسانەش کە لەم لاپەڕانەدا باسیان لێوەکەین کە شیاوی بەراوردکردن بن. جۆزیف نەی جۆنیۆر لە وتارێکی سەرنج ڕاکێشدا لە گۆڤاری فۆرین ئەفێرس باس لە چوار بنەمای بنەڕەتییەکە لەبارەی دەستێوەردانی مرۆییەوە، دادپەروەری کێشەکە لە دیدی خەڵقانی ترەوە گونجانی ئامرازەکان لەگەڵ ئامانجەکاندا ئەگەری زۆری بەدەستهێنانی سەرکەوتن هەروەها هەر کاتێک لە توانا دەبێ زیادکردنی بەرژەوەندی تری نەتەوەی مەزن بۆ پرسە مرۆیەکە. کاتێک کێشە وروژێنراوەکان لە ڕێی دەستێوەردانی مرۆییەوە سەرلەنوێ بەم گیانەوە پێناسەکرێنەوە، ئەو جوداییە گوتاریەی نێوان بەرژەوەندێ مرۆیی و نەتەوەیەکان ڕوو لە نەمانەکە. ئەو تەحەدایەی سەرکردەکانی ئەمریکا و کۆمەڵگا دیموکراتەکانی تر بەرەو ڕوویەبنەوە وەڵامدانەوەی ئەم پرسیارانەیە. ئەو پرسە مرۆییانە چین کە وڵاتە یەکگرتوەکان ڕێگای بەکارهێنانی هێزی سەربازی یەگرێتە بەر تایاندا و کەی ئەوە ئەبێ ئەو مەترسیانە چین کە ئامادەیە بەرگیان بگرێ بێجگە لە هێز ئەو ڕێو شوێنانە چین کە ئەتوارێ بگیرێنەبەر چەندیش ماوە پێویستە. سەدەی نوێ پێناسەیەکی نوێ لە وڵاتە یەکگرتوەکان ئەخوازێ بۆ بەرژەوەندی زیندەجەکان و ستراتیژەکان و هەروەها ئەخلاقیەکانیش. بارگری کاران لە دەستێوەردانی مرۆیی بە هەڵەدا نەچوون کاتێک دەست تێوەردانیان پێشنیار کرد. بەڵام پرسیارەکە ئەوەیە ئایا ئەم دەستێوەردانە ڕادەی ئاڵۆزی تەحەدا نەتەوەیەکانی ئەمریکا بەهند وەرەگرێ؟ خۆشەویستانم لە ماوەی ڕابروودا و لە دەنگی خاکەوە ئەڵقەی چل و یەک هەمینمان لە کتێبی هەنری کیسنگەر پێشکەش کردن تا دیدارێکی نوێ و ئەڵلقەیەکی نوێ سەرفراز بن.